بەناوی خودای بەخشندە و میهرەبان. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە تەسبیحات و ستایشی خودا دەکات، ئەویش زاتێکی باڵادەست و دانایە. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر ئەو خاوەنیانە، دەژیێنێ و دەمرێنێ، هەر خۆی دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. ئەو خودایە یەکەمینە و لە سەرەتاوە هەر هەبووە و کەس پێش ئەو نەبووە، دواهەمینە و کۆتایە، کەس دوای ئەو نامێنێت، بەڵام ئەو هەر دەمێنێت، هەروەها ئەو زاتە دیارە و هەموو شت بەڵگەیە لەسەر بوونی، لە هەمان کاتدا زاتی خۆی نادیارە و بە چاوی سەر نابینرێت، بەڵام بە بینایی بیر و هۆش و دڵ و دەروون ئاشکرایە، هەر خۆشی زانایە بە هەموو شتێک. هەر ئەو زاتە خۆی ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژدا دروست کردووە لەوە دوا لەسەر تەختی فەرمان ڕەوایەتی خۆی پایەدار کرد هەر خۆی دەزانێت چی دەچێت بە ناخی زەویدا و چیشی لێ دێتە دەرەوە چی لە ئاسمان دێتە خوارەوە و چی پیادا سەر دەکەوێت جا لە هەر شوێنێکدا بن ئەو زاتە لەگەڵتاندایە و پێتان دەزانێت دڵنیابن کە خودا بە هەموو ئەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن بینایە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە ئەو زاتە خاوەنیانە هەموو شتێکیش بۆ لای خوددا دەبرێتەوە شەو تێکەڵ کێشی ڕۆژ دەکات و ڕۆژ تێ هەڵکێشی شەو دەکات بەدرێژبوونی لایەکیان لەسەر حسابی ئەوی تریان یا لە بەرەبەیان و ئێواراندا تێهەڵچێژ دەبن ئەو زاتە زانایە بە هەرچی لە دڵ و دەروون و سینەکاندا هەیە خەڵچینە ئیمان و باوەڕی دامەزراو بهێنن بە خوددا و پێغەمبەرەکەی لەو ماڵ و سامانەی کە خستویەتە ژێردەستان و جێنشینن تایدا ببەخشن بێگومان ئەوانەی کە باوەڕیان هێناوە لە ئێوە و ماڵ و سامان دەبەخشن پاداشتی گەورە چاوەڕێیانە. جا ئەوە چیتانە و بۆچی باوەڕ ناهێنن بە خودا لە کاتێکدا پێغەمبەر بانگتان دەکات کە باوەڕ بهێنن بە پەروەردگارتان خۆ ئەو بێگومان پەیمانیشی لێ وەرگرتن ئەگەر ئێوە ئیماندارن. خودا ئەو زاتەیە ئایەتە ڕوون و ئاشکراکانی قورئان دادەبەزێنێت بۆ سەر بەندەی خۆی تا لە تاریکاییەکان دەرتان بهێنێت و بتان خاتە ناو نور و ڕووناچیەوە بەڕاستی ئەو خودایە بە سۆز و میهرەبانە بۆتان جایترەوە چیتانە و بۆچی ماڵ و سامانتان نابەخشن لە ڕێگەی خوددادا خۆ هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بۆ خوددا دەمێنێتەوە بێگومان چۆن یەک نین ئەوانەتان کە پێش ڕزگاری مەککە یاخود پێش سەرکەوتن ماڵ و سامانی بەخشیوە و جەنگاوە چونکە ئەوانە پلە و پایەیان زۆر بەرزترە لەوانەی کە دوای ڕزگاری مەککە و بەدەستهێنانی سەرکەوتن ماڵ و سامانیان بەخشیوە و جەنگاون بە هەردوولاشیان خدا بەڵێنی بەهەشتی بەخشیوە بێگومان ئەو خودایە ئاگایە بە کار و کردەوەتان. داد بە خودا و ماڵ و سامانی دەبەخشێت لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خودادا، ئینجا خوداش پاداشتی بێ سنووری دەداتێ و بۆی چەند بەرامبەر دەکات، هەروەها پاداشتی بەڕێز و بەنرخی بۆ ئامادە کردووە. ڕۆژێک دێت کە دەبینیت پیاوانی ئیماندار و ژنانی ئیماندار بەرەو بەهەشت بەڕێ دەکرێن نور و ڕووناکیەکی ئاشکرا لە بەردەم و لەلای ڕاستیانەوە دەڕوا فریشتەکان پێیان دەڵێن مژدەی ئێوە ئەمڕۆ باخەکانی بەهشتا کە چەندەها ڕووبار بەناویاندا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوە تێیدا ئا ئەوەیە سەرکەوتن و سەرفرازی گەورە و بێ سنوور ئا لەو ڕۆژەدا کە ئیمانداران بەرەو بەهەشت بەڕێ دەکرێن پیاوان و ژنانی دوو ڕوو دەهێنرێتە سەر ڕێیان بە غەمباریەوە بۆ ئیمانداران دەڕوانن ئیماندارانیش هیچ لایان لێ ناکەنەوە بۆیە بە غەم و پەژارەیەکی زۆرەوە پێیان دەڵێن دەتەماشایەکمان بکەن با لە نووری ڕوخسارتان بەهرەوەر ببین بەڵام پێیان دەوترێت بگەڕێنەوە دواوە خۆتان بە شوێن نور و ڕووناچیدا بگەڕێن دەست بەجێ دیوارێک دروست دەکرێت لە نێوان ئیمانداران و دوڕوەکاندا دەواازەیەکیشی تێدایە دیوی ناوەوە کە ڕووی لە ئیماندارانە ڕووی لە ڕەحمەت و بەهشتە و دیوی دەرەوە کە ڕووی لە دوو ڕووەکانە ڕووی لە سزا و دۆزەخە. ئینجا دووڕووەکان هاوار لە ئیمانداران دەکەن، ئایا ئێمە هاوڕێی ئێوە نەبووین؟ ئێمە هاوکاری ئێوە نەبووین؟ ئیمانداران دەڵێن، بەڵێ وایە، بەڵام ئێوە خۆتان تووشی دووڕوویی و پیلانگێڕی کرد، خۆتان مەڵاس دابوو بۆ فرسەت دەگەڕان کە زەرەر بدەن لە ئیمانداران، هەمیشە لە گومان و دوودڵیدا دەژیان و بڵاویشتان دەکردەوە. هیوا و ئاواتی بێ جێ سەری لێ تێک دابوون هەتا ویستی خودا یەخەی پێ گرتن و کۆتایی بە ژیانتان هات شەیتانیش غەڕا و گومڕای کردبوون بە میهرەبانی خودا و لە ڕێبازەکەی وێڵی کردبوون. ئەمڕۆ ئیتر هیچ جۆرە پاکانە و بارمتەیەک لە ئێوە و لەوانەش کە بێ باوەڕ بوون وەرناگیرێت شوێنەوار و مەنزڵگای هەمووتان ئاگری دۆزەخە، هەر ئەوەش شایستەتانە، ئای چ سەرەنجامێکی خراپ و نالەبارە! ئایا ئیتر کاتی ئەوە نەهاتووە بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە، دڵەکانیان بە نووری ئیمان ملکەچ و ڕووناک بۆتەوە، ترسی خودای تێدا بڕوێنن بەهۆی یادی بەردەوامی خودا و ئەو قورئانەی کە ڕەوانە کراوە، وەک ئەو کەسانە نەبن کە کتێبی ئاسمانیان بۆ ڕەوانە کرا، بەڵام دوای تێپەڕبوونی ماوەیەکی دوور و درێژ دڵیان ڕەق و ڕەش بوو، زۆربەشیان یاخی و سەرکەش و نالەبار دەرچوون. بەڕاستی چاک بزانن کە هەر خودا زەوی زیندوو دەکاتەوە دوای مردنی، ئێوەش ئاوا زیندوو دەکاتەوە. بێگومان بەڵگە و نیشانەی دەسەڵاتداری خۆمانمان بۆ ڕوون کردنەوە بۆ ئەوەی ژیر بن و بفامن. بەڕاستی ئەوانەی کە خێرخوازن لە پیاوان و لە ئافرەتان، ئەوانەی کە قەرز دەدەن بە خودا و ماڵ و سامانیان لە پێناوی ڕەزامەندی ئەودا دەبەخشن، ئەوانە چەند بەرامبەر پاداشتیان دەدرێتەوە و پاداشتی بەڕێز و بەنرخ چاوەڕێیانە. ئەوانەی کە باوەڕیان هێناوە بە خودا و پێغەمبەرەکانی، ئەوانە ڕاست و ڕاستگۆکانن، شەهیدەکانیش لای پەروەردگاریان پاداشت و نور و ڕووناکی تایبەتی خۆیان هەیە، ئەوانەشی کە باوەڕیان نەهێناوە و ئایەت و فەرمانەکانی ئێمەیان بە درۆزانی، ئا ئەوانە نیشتەجێی دۆزەخن. چاک بزانن ژیانی دونیا تەنها بریتیە لە یاری و گەمە و ڕازاندنەوە و خۆ هەڵکێشان لە نێوان یەکتریدا هەروەها زۆرکردنی سامان و ماڵ و منداڵ جا ئەوانە هەر هەمووی وەک بارانێکی بە پی دوایە کە ببێتە هۆی بەرهەمێکی زۆر کشتیارەکان سەرسام بکات لەوە دوا وشک ببێت و زرد هەڵگەڕێت پاشان ورد و خاش ببێت و بکەوێت بێگومان لە قیامەتیشدا سزای زۆر سەخت بۆ دنیا پەرستان ئامادەیە لەولاشەوە لێخۆشبوون و ڕەزامەندی لەلایەن خودداوە ئیماندارانی چاکە خوازی لێ بەهرەوەر دەکرێت ژیانی دنیاش دوور لە خوددا ناسی و دینداری جگەلەوەی کە بریتە لە ڕابواردنێکی کەم شتێکی تر نییە زۆر کەسیشی پێغەڕا و دەست خەڕۆ دەبێت. کەواتە پێشبڕکێ بکەن بۆ بەدەستهێنانی لێخۆشبوون لەلایەن پەروەردگارتانەوە و بەدەستهێنانی ئەو بەهەشتەی کە پانیەکەی وەک پانتایی ئاسمان و زەویە ئامادەکراوە بۆ ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە بە خودا و پێغەمبەرەکانی ئەوەش خۆی زیادە ڕێزێکی تایبەتیە لەلایەن خداوە دەیدات بەو کەسانەی کە خۆی دەیەوێت هەر خدا خۆی خاوەنی بەخشش و بەخشندەی زۆر گەورە و بێسنوورە. هیچ بەڵا و ڕووداوێک لە زەویدا بۆتان پێش نەهاتووە کە لە لەوح المەحفوظدا تۆمارمان نەکردبێت پێش ئەوەی ڕووداوەکە پێش بێت ئەو کارەش بۆ خودا زۆر ئاسانە ئەمەش بۆ ئەوەی کە خەفەت نەخۆن بۆ ئەوەی لە کیستان چووە و بەوەش دڵخۆش و غەڕانەبن کە پێمان بەخشیون واتە کەشخەنەکەن چونکە خودا کەسانی خۆ بە گەورەزان و فەخر فرۆشی خۆش ناوێت ئەوانەی بە بەخشینی بەهرەکان غەڕا دەبن و خۆ بادەدەن و فیز دەکەن. یاخود ڕەزیلی دەکەن و فەرمان دەکەن بە خەڵکیش کە ڕەزیل بن و ماڵ و سامان نەبەخشن بۆ بەرژەوەندی گشتی یا بە هەژاران و لێقەوماوان. جا ئەوەی پشت هەڵکات لە فەرمانەکانی خودا و دەست نوقاو بێت ئەوە بێگومان با چاک بزانێت کە خودا هەر خۆی بێ نیازە و سوپاس کراوە لەسەر بەخششە بێ سنوورەکانی سوێن بە خودا بێگومان ئێمە پێغەمبەرەکانمان ڕەوانە کردووە هاوڕێ لەگەڵ بەڵگە و نیشانە و معجززەی ڕوون و ئاشکرادا و کتێبە ئاسمانیەکانیشمان هێنایە خوارەوە کە لەگەڵ ئەو پێغەمبەرانەدا بێت تەرازوو پێوەری شەرعی و دادپەروەرانەمان بۆ ڕوون کردوونەتەوە تا خەڵکی بە عەدالەت و دادپەروەری ڕەفتار بکەن هەروەها ئاسنیشمان دروست کردووە کە مادەیەکی سەخت و ڕقە و سوودبەخشیشە بۆ خەڵکی تا ئەوەی خدا دەیزانێ لە جیهانی واقعیشدا دەربکەوێت کە چێ پشتگیر و لایەنگری خدا و پێغەمبەرەکانیەتی لە کاتێکدا کە ئەو زاتە پەنهانە، چونکە بەڕاستی خودا بەهێز و باڵادەستە. بێگومان ئێمە نوح و ئیبڕاهیممان ڕەوانە کردووە، لە نەوەکانیشیاندا پێغەمبەرایەتی و کتێبی ئاسمانیمان دابەزاندووە، جا لە نەوەکانیاندا کەسانێک هەبوون کە ڕێگە و ڕێبازی هیدایەت و خوداناسی گرتۆتە بەر، زۆربەشیان خودا نەناس و لار و وێر بوون. لەوەو دوا بە شوێن پێغەمبەراندا پێغەمبەرانی ترمان ڕەوانە کرد کۆتایی زنجیرەی ئیسحاقی کوڕی ئیبراهیممان هێنا بە عیسای کوڕی مەریەم ئینجیلیشمان پێبەخشی سۆز و میهرەبانیمان لە دڵی ئەوانەدا کە شوێنی کەوتبوون دابین کرد بەڵام ئەوان ڕەهبانیەت و دوورە پەرێزیان لە دنیادا کردە پیشەیان و نەبێت ئێمە ئەو حاڵەتەمان لەسەر فەرز کردبن بەڵکو تەنها بەدەستهێنانی ڕەزامەندی خودامان لێ داوا کردبوون کەچی ئەوان ڕەهبانیەتیان بە چاچی پەیڕەو نەکرد ئێمەش پاداشتیەوانەمان دایەوە کە باوەڕی ڕاست و دروستیان هەبوو هەرچەندە زۆربەیان لار و وێر و خودانەناس و یاخی دەرچوون ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە لە خودا بترسن و پارێزکار بن و باوەڕی پتەو بهێنن بە پێغەمبەرەکەی تا دوو بەرابەر پاداشت و ڕەحمەتتان بەسەردا ببارێنێت هەروەها نور و ڕووناچیەکتان پێ ببەخشێت لەبەر ڕۆشناییەکەیدا چالاکی بنوێن و ڕێبازی ژیان بگرنەبەر تا لێتان خۆش ببێت چونکە ئەو خدایە لێ خۆش بوو مهرەبانە یان با بزانن کە ناتوانن چوارچێوە دانێن بۆ بەخشندەیی و ڕەحمەت و مێهرەبانی خودا خۆیان بە هەڵبژاردەی خودا بزانن چونکە بەخشش و ڕەحمەت تەنها بەدەستی خدایە و هەر ئەو دەی بەخشێت بەوانەی کە خۆی دەیەوێت ئەو خدایە خاوەنی بەخشش و ڕێز و مهرەبانیەکی گەورە و بێ سنوورە.